ڕابەر بە، کارەکان دابەش بکە، ئەوانەی باوەڕبەخۆبوونیان زۆرە نەک هەر هەست بە لێپرسراوی ئەکەن و ئەرکەکانیان بە باشی بەجێ ئەهێنن بەڵکو بەڕێوەبەری لێپرسراوی کەسانی دیکەش ئەگرنە ئەستۆ ڕابەری کۆمەڵێک و دابەشکردنی ئەرک و بەرپرسیارێتیەکان بۆ هەندێ لە کەسەکان لەسەر بنەمای تواناکانی ئەو کەسانەوەیە ڕابەرەکان چاودێری لەسەر بەرپرسیارێتی کەسانی تریش ئەگرنە ئەستۆ بەڵام هەرگیز لێپرسراوێتی کەسانی تر لە ئەستۆ ناگرن ڕابەر تەنیا ئەرکی خۆی بەجێ دێنێت و چاودێرە بەسەر کەسەکانی ترەوە، ڕابەر فیداکار نییە، بە واتا هەڵەی کە باسمان کرد و ئەرکی تر لەبەر، پێشکەوتنی کۆمەڵەکە ناگرێتە ئەستۆ، چوون ئەو کارە ئەبێتە هۆی ئەوەی مرۆڤە هەڵکەوتووەکان هان ئەدا بەرەو ئەنجام نەدانی ئەرکەکەی و هەست بە لەپرسراوی نەکردن خراپتر لەوە گرنگی نەدان بە خۆی. ڕابەر نەک هەر زیاتر لە کەسانی تر کار ناکا، بەڵکو تەنانەت لێپرسراوێتی کەمتر ئەگرێتە ئەستۆ تا زیاتر بتوانێ بیر بکاتەوە و هەواهەنگی دروست بکات لە ناو خێزاندا، ئەگەر یەکێک لە ئەندامانی خێزان بۆ هاندان یان سوپاسگوزاری لە ئەندامێکی تر ئەرک و کاری ئەو ئەندامە ئەنجام ئەدات ئەوە خۆشکێنی کردنە. کاریگەرترین ئەندامی خێزان ئەو کەسە نیە کە ئەرکی ئەوانی تر بەجێ بێنێ، بەڵکو ئەو کەسەیە کە ئەندامەکانی تر هان بدات و ئەرکەکانیان ئەنجام بدەن و هەماهەنگی دروست بکات لە ڕووبەڕوو بوونەوەی بابەتەکانی دەوروبەرت ئەگەر ئەتەوێ باوەڕبەخۆبوونت لە سنووری من تێپەڕ بکا فیداکاری مەکە ڕابەری بکە لە خۆت بپرسە لێرەدا ئەو کەسەی کە باوەڕبەخۆبوونی زۆری هەیە چۆن ئەجوڵێتەوە هیچ فەرماندەیەک بە شەڕکردن لەباتی سەربازەکانی باوەڕبەخۆبوونی پیشان نادا بەڵکو ئەرکی خۆی بەجێ دێنێت کە بریتیە لە دروستکردنی ورە و باوەڕبەخۆبوون لە سەربازەکاندا و هاندانیان بۆ بەجێ هێنانی ئەرکەکانیان لە ژیان دا، سەرەتا سەربازێکی شیاو و شایستە بە، پاشان یەک ڕابەری شیاو و بە توانا. ئەم بەشەش بە کۆتا هات.